جادوویەک نەبێ کە وەرگیراوە. ان هذا الا قول البشر. ئەم قورئانە هەر گوفتاری مرۆڤە. ساصلیه سقر. زوو دەیخەمە دۆزەخەوە. وما ادراک ما سقر. تۆ چوزانیت کە دۆزەخ چییە؟ لا تبقی ولا تذر. ئاگرێکە هیچ ناهێڵێتەوە و واز ناهێنێ. لواحە للبشر. پێز ڕەش دەکاتەوە وە بڕوادارەکان بڕواکەیان زیاد بکات وە هیچیان دوودڵ نەبن ئەوانەی کتێبیان پێ دراوە ئیماندارانیش وە تا بڵێن ئەوانەی کە نەخۆشی ناپاکییان لە دڵایە وە بێ بڕواکان خوا چی مەبەستە بەم ژمارەیە کە لە غەریبی دا وەک مەسەل وایە ئا بەو جۆرە خوا ئەو کەسەی کە بیەوێ گومڕای دەکا وە ئەو کەسەی کە بیەوێ ڕێنمونی دەکات وە کەس ژمارەی لەشکرانی پەروەردگاری تۆ نازانێ مەگەر هەر خۆی وە ئەم ئایەتانە عن المجرمین. لە حاڵی تاوانباران. ما سلککم فی سقر. هەر لە بەهەشتیەکان وەڵام ئەداتەوە کە دیومانن وە پێمان وتوون چی ئێوەی خستۆتە دۆزەخەوە؟ قالوا لم نک من المصلین. ئەوانیش وتیان ئێمە لە نوێژکەران نەبووین. ولم نک نطعم المسکین. وە خۆراکمان نەدەدا بە هەژاران.